بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی پێغەمبەر تۆ بۆچی شتێک لە خۆت حەرام دەکەیت کە خودا بۆی حەڵاڵ کردوویت دەتەوێت بەو کارە هاوسەرەکانت ڕازی بکەیت لە کاتێکدا هەر خودا خۆی لێ خۆش بوو میهرەبانە. بەڕاستی خودا هەڵوەشاندنەوەی سوێندەکانتانی بۆ بڕیار داون بەوەی کەفارەتی بدەن ئەو خودایە گەورەتانە و پشتیوان و یارمەتیدەرتانە، هەر ئەویش زاتێکی زانا و دانایە. کاتێک پێغەمبەر قسەیەکی نهێنی لای هەندێک لە خێزانەکانی درکاند کە ئەویش دایکە حەفسە بوو، جا کاتێک ئەویش باسەکەی گەیاندە دایکە عائیشە، خوداش پێغەمبەری ئاگادار کرد لە ڕاز و نیازیان و باسی هەندێک لە ڕازەکەی کرد و باسی هەندێکی نەکرد، پێغەمبەر صلی اللە علیه وسلم گلەیی لە دایکە حەفسە کرد دەربارەی درکاندنی نهێنیەکە، دایکە حەفسە پرسی کێ ئەم هەواڵەی پێ گەیاندیت؟ پێغەمبەر صلی اللە علیه وسلم وتی، خودای زانا و ئاگا منی ئاگادار کرد. ئەم چەند ئایەتە دەربارەی ڕووداوێکی تایبەتیە لە ژیانی پێغەمبەردا صلی اللە علیه وسلم کە لە کتێبەکانی سیرەدا باس کراوە. بۆیە خودای گەورە پێیان دەفەرموێت، ئەگەر هەردووکتان داوای تۆبە و پەشیمانی بکەن و بگەڕێنەوە بۆ لای خودا ئەوە باشە چونکە دڵەکانتان لە خشتە چووبوو و ترازابوو خۆ ئەگەر پشتی یەکتر بگرن دژ بە پێغەمبەر ئەوە چاک بزانن کە خودا خۆی یاری دەدەرێتی و هەروەها جبرەئیل و ئیماندارە چاکەکان فریشتەکانیش لەوە و دوا پشتیوانن بۆی ئەگەر پێغەمبەر تەڵاقتان بدات ئەوە نزیکە خودا هاوسەرانی چاکتر لە ئێوەی پێ ببەخشێت مسلمان و باوەڕدار ملکەچی پەروەردگار زوو لە هەڵە پەشیمان خودا پەرست و دیندار ڕۆژوەوان یا بیر و هۆشیان لە کاردایە و سەرنجی دروستکراوانی خودا دەدەن هەروەها ئەو ئافرەتانە هەیانە بێوەن و هەیانە کچن ئەی ئەو کەسانەی کە باوەڕتان هێناوە، خۆتان و کەسوکارتان بپارێزن لە ئاگرێک کە سوتەمەنیەکەی خەڵکی و بەردە، سەرپەرشتیاری ئەو دۆزەخ و ئاگرە جۆرە فریشتەیەکن کە زۆر دڵ ڕەق و توند و تیژن، نافەرمانی خودا ناکەن لە هیچ شتێکدا کە فەرمانیان پێبدات و هەرچی فەرمانێکیان پێبدرێت ئەنجامی دەدەن. ئەی ئەوانەی بێباوەڕ بوون ئەمڕۆ هیچ پاکانەیەک مەکەن چونکە ئێوە بەڕاستی تەنها پاداشتی ئەو کار و کردەوانەتان دەدرێتەوە کە ئەنجامتان دەدا ئەی ئەو کەسانەی کە باوەڕتان هێناوە ئێوە بەتەوبە و پەشیمانیەکی پوخت و دڵسۆزانەوە ڕووبکەنەوە خودا نزیکە پەروەردگارتان لە هەڵە و گوناهەکانتان خۆش ببێت و بتانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕوبار بە ژێر درەخت و کۆشکەکانیدا دەڕوات. ڕۆژێک دێت کە خودا، پێغەمبەر و ئەوانەی لە خزمەتیدان خەجاڵەت و شەرمەزار ناکات، نوور و ڕووناکییان دەدرەوشێتەوە و دێت و دەچێت لە بەردەم و لای ڕاستیانەوە و دەڵێن، پەروەردگارا، ئەم نور و ڕووناکیەمان بۆ زیاد بکە و لێمان خۆش ببە چونکە بەڕاستی تۆ دەسەڵاتت بەسەر هەموو شتێکدا هەیە ئەی پێغەمبەر کۆشش بکە و بجەنگە دژی کافر و دووڕوەکان و توندو تیژ بە لەسەریان ئەوانە شوێنیان دۆزەخە ئای کە سەرەنجامێکی خراپە خودا نموونەی هێناوەتەوە بە ژنی نوح و لوط بۆ ئەوانەی کە بێ باوەڕ بوون کە ئەو دوو ئافرەتە هاوسەری دوو بەندەی چاک و پاکی ئێمە بوون کەچی خیانەتیان لێکردن بەوەی باوەڕیان پێی نەبوو غەیبەتیان دەکردن گاڵتەیان پێدەکردن ئیتر ئەو پێغەمبەرانە فریای هاوسەرەکانیان نەکەوتن، لە قیامەتدا بەو ژنانە دەوترێت، بچنە ناو ئاگری دۆزەخەوە لەگەڵ ئەوانەدا کە دەچنە ناوی. هەروەها خودا نموونەی هێناوەتەوە بە هاوسەرەکەی فیرعەون بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە، کاتێک وتی، پەروەردگارە لەلای خۆت لە بەهەشتدا ماڵێکم بۆ دروست بکە تا بەردەوام بە دیدارت شاد ببم و لە دەست فیرعەون و کار و کردەوەی ڕزگارم بکە و لە دەست ئەم قەومە ستەمکارەش دەربازم بکە. هەروەها نموونەی هێناوەتەوە بە مەریەمی کچی عیمرانیش کە داوێنی خۆی بە پاکی ڕاگرت، ئێمەش لەو ڕۆحەی کە بەدەستمانە فوومان پێدا کرد، ئەویش باوەڕی تەواوی هەبوو بە گوفتار و فەرمانەکانی پەروەردگاری و هەمیشە و بەردەوام ملکەچ و فەرمانبەردار و خوداناس و نزاکار بوو.